چواردە کەسێک کە ناسنامەی نەبێ جێی متمانە و باوەڕ نییە زیندە بە ڕادەیەک ناسرابوو کە زۆربەی بەندی و مامورەکانی زیندان دەیان ناسی لە هەموو شوێنێکدا باس هەر باسی بەسەرهات و ژینی ئەو بوو. هەندێ جار مشتومڕ دەکەوتە نێوان بەندییەکان و تەنانەت ماموورەکانیشەوە لەسەر ڕاستی و درۆی قسەکانی ئەو. زیندە ئەم شتانە لە خۆیەوە دروست دەکا. بۆ ڕاست نەبێ، بەسەر هەموومان هاتووە. ئاخر یەکێ، دووانی بۆ هەموو کەس ڕوو دەدات. بەڵام چۆن دەشێت ئەم هەموو کارەساتە بەسەر یەک کەسدا بێت؟ ڕاستە زیندە بڕێ ترش و خوێی بە قسەکانی دەکات. بەڵام لە بنچینەدا ڕاستن بەچیدا مەعلومە من پەنجا ساڵە لە زینداندام زۆرم لەم شتانە دیوە بیستوە کەس وەکو زیندە ناتوانێ بەم شیرینیە حکایەت بگێڕێتەوە برادران چمان بەسەر ڕاست و درۆداوە مەبەست خۆ خافلاندن و کات بەسەربردنە ڕاستە کەواتە حەقت بەسەرەوە نەبێ زووکە با بڕۆین بۆ قاوشەکە و شیوەکەمان بخۆین ئێستا چیڕۆک گێڕانەوە دەست پێ دەکات جاران ئەگەر هەوا خۆش باو دنیا هەتاو بواە بەندیەکان تا بۆیان بکرایە درەنگ دەچوونە ژوورەوە بەڵام لەم ڕۆژانەدا بۆ ئەوەی پاشماوەی حکایەتەکەی زیندە بژنەون هەر کەسە هەوڵی دەدا زووتر بچێتە ژوورەوە و جێی باش بۆ خۆی بگرێت هەواڵی حکایەت خوانی زیندەگەیی بووە قاوشەکانی تری شەوان لە قاوشەکانی دیەوە بۆ گوێگرتن دەهاتن بۆیە زیندە هەوڵی دەدا هەر شەوەی چیڕۆکێکی تەواو بگێڕێتەوە تاگەر مشتری تازە هەبن لەزەت لە چیڕۆکەکەی وەربگرن. ڕدێن سپی قاوشەکە دەستووری دا کە چەند چایەک بۆ میوانەکان بێ و گوتی، دەی برادەران هەر کەس لە جێی خۆی دانیشێ، زیندە دەیەوێ دەست بە چیڕۆکەکەی بکا. زیندە دەستی پێ کرد. برادەران کەسێ خۆی ئەم کارەساتانەی نەجەڕباندبێ ناتوانێ هەست بەوە بکا کە من چ ڕەنج و داخێ دەکێشم. خوا بە نسیبی دوژمنیشی نەکا. دیسان هەر شوکرم گەلێک هەن لە منیش بەدبەخت تر و چارە ڕەشترن بەندیەک بە دەنجی بەرز هاواری کرد خاڵۆ چ حیوانێ لە ئێمە بەدبەخت ترە ڕدێن سپی قاوشەکە لە پێکەنینە کەوت بە کۆکە کۆک بە ئیشارەی دەست بەندیەکانی بێدەنگ کرد و گوتی ناشکوری مەکەن خوا خراپتریشی لایە لێگەڕێن بازیندە چیرۆکەکەی بڵێ کە هەموو بێدەنگ بوون زیندە گوتی لە ئێمە بەدبەختتر ئەحسان خانمە هەرچەندە لە نێو زێڕ و زیودا دەگەوزێ بەدبەختترین ئینسانی ئەم سەرزەمینەیە یەکێک لە بەندیەکان پرسی ئەحسان خانم کێ زیندە هەناسەیەکی قوڵی هەڵکێشا گوتی ئەگەر بیرتان بێ ئەقدەسی خۆشەویستم لە ماڵی ئەحسان خانمدا کاری دەکرد ئەو ئەحسان خانمەی کە خاوەنی کۆشکێکی شاهانەیە و ماڵەکەی دەڵی بەهشتە کە لە کاری پسولە بڕین دەریان کردم سەیرم کرد نە شوێنێ هەیە ڕووی تێ بکەم و نە پارەم هەیە پارووە نانێکی بکڕم گوتم وا چاکە بڕۆم سەردانێکی ئەقدەس بکەم هەم نانێک بخۆم و هەم خەفەتی دڵم فرامۆش بکەم ئەقدەسی خۆشەویستم ئومێد و هیوام لە ئاشخانەکەدا بوو وەکو فرفڕۆکە دەخلایەوە کاری دەکرد دەک لە دەوری ئەو قەدوو باڵایی گەڕن جلی تازە و جوانی لەبەر کردبوو قژەکەی کۆ کردبووەوە و لە شێوەی چەپکە گوڵێکدا بە تەوقە بەستبووی بە ئەسپایی لە شووشەی پەنجەرەکەمدا ئەقدەسی نازەنینم زۆر ترسا قیژەیەکی کورتی کرد قاپەکەی دەستی کەوتە سەر عردوشکە کە منی بینی دەستی خستە سەر سینجی و لەسەر کورسێک دانیشت چەند دقیقەیەک ماتەڵ بووم تا هاتەوە سەرخۆی تۆزێ ئاوی خواردەوە پەنجەرەکەی کردەوە وەکو قارەمانی نێوفلیم بە پەنجەرەکەدا هەڵژنام و خۆم بە ئاشخانەکەدا کرد و گوتم ئەوە چی بوو ئەدی خۆ نەتگوت هەر کاتی هاتم لە پەنجەرەکە بدەم بۆ ترسای بە ناز و ئیشوەوە خۆی هاوشتە باوەشم گوتی زۆر ترسام هێندەی نەمابوو منداڵەکەم لەبار بچێ یەک دوانێ لە بەندەکان گوتیان نۆبەتی ئەو قەوانەیە وەک بڵێ لە پڕ کوتەکێکیان بە سەرماکێشابێ داستڵەشیم خەریک بوو دڵم لە لێدان بوەستێ گوتم هاو منداڵی چی ئەقدەس بە هەردوو دەست سەری گرتم و تۆزێ یاری بە قشەکەم کردوگوتی ئارام بە خانمی گەورە دەنگت دەژنەوێ لە کاتێکا کە سەراپا دەلەرزیم پرسییم باشە کە تۆسکت هەبوو بۆ زووتر پێت نەگوتم تا بتر خۆشحاڵ ببم نەمویست لەو دەمانەدا کە بێکار بووی ئەم هەواڵت بدەمێ سەبرم کرد تا کارەکەت ڕایی ببێ و کارێک بدۆزیتەوە و مووچەت دیار ببێ و ئەوجا ئەم مژدەیەت بدەمێ. سەراپام نیشتە ئارەقە، لە دڵی خۆمدا گوتم باشە ئەقدەس لە کوێ زانیویەتی کە کارم دۆزیوەتەوە، ئەی ئەگەر بزانێ دەریان کردووم تەگبیرم چی. تاقەتی قسەکردن و تەنانەت هەناسەدانم نەبوو. لەمە ناخۆشتر نەبوو کە، لەم کاتەدا مژدەی بوونە باوکی پێدام. ئەقدەس کە هەستی بە حاڵم کرد، بەو خەیاڵەوە کە گوایە گەشکەدار بووم، بە ناز و غەمزەوە گوتی، زۆرت حەز دەکرد ببی بە باوک؟ گوتم لە منت کەوێ ئەی چۆن؟ گوایە لەمە خۆشتر هەیە؟ ئەقدەس لەسەر ئەژنۆکانم دانیشت و گوتی، دەمزانی، بەڵام نەک تا ئەم ڕادەی کە ڕەنگ زەرد ببێ و هەناسە سوار ببێ. ئارەقەکەی نێوچەوانم سڕی و گوتم، ئاخر بە دەستی خۆم نەبوو. ئەقدەس دەستی لە ملم کرد و گوتی، ئێستا دەمەوێ مژدەی دووەمت بدەمێ. دیسان دڵم کەوتە ترپەتر خوایە مژدەی دوم چی بێ ئەقدەس نازی دەکرد و بە نازەوە سەری دەخستە سرم بە پاڕانەوە گوتم خێرا بڵێ بزانم مژدەی دوم چییە بەڵام ئەقدەس دەیویست زیاتر سەر بخاتە سرم خۆم پەس کرد و بێدەنگ بووم ئەقدەس کە زانی بێتاقت بووم گوتی لەو شەوەوە کە لە باخەکەدا بووین بڕیارمدا کارەکەمان یەکلایی بکەمەوە بیرم کردەوە بە تاسەوە پرسییم قوربانی دەمت بم بیری چیت کردەوە بیرم کردەوە کە بە دوو قۆڵی لە یەک شوێندا کار بکەین جاکاری وا کوانێ دا ئەمە گرینگە من ئەم کارم دۆزیوەتەوە لە کوێ هەر لەم ماڵەدا لە لای خانمی گەورە کوڕی خانمی گەورە ماوەیەک لەمە پێ ژنی هێنا و لێرە ڕۆی ئەم خانووە بەم گەورە یەش بۆ من و خانمی گەورە زۆرە بە دوای یەکێکدا دەگەڕین کە بە ڕۆژەوە کاری بازارمان بۆ بکە شەوانیش پاسەوانی بکە. من بە خانمی گەورەم گوت کە تۆ ڕابگرێ. بە پەرۆشەوە پرسیم ناسنامەی ناوێ؟ ئەقدەست پێکەنی گوتی چما ئێرە دایرەی دەوڵەتیە؟ باشە لە کەیەوە دەست بەکاربم. لەمڕۆ لە خۆشیاندا هێندا ئەقدەسم بە توندی بەخۆمەوە گوشی خەریک بوو منداڵەکەی لەبار بچێ. هاوارێکی کورتی کرد و گوتی بۆ شێت بووی مژدەی ویساڵی تۆ شێتی کردووم باشە کاری من چییە؟ ئەقدەست پێکەنی گەشکە نەتگرێ جارێ دەبێ خانمی گەورە بتبینێ و بڕیاری خۆتان ببڕنەوە وتم باشە هەرچی دەکەی زووتر بڕیار بوو لە پەنجەرەکەەوە بچمە دەرێ دیسان وەکو ئەوەی تازە لە ڕێوە گەیشت بم بچمە بەر دەرگا و لە زەنگ بدەم لە باخەکەەوە ڕۆیشتم زەنگی دەرگام لێدا ئەقدە سات و دەرگای کردەوە چوومە ژوورەوە گوتی خانمی گەورم لە هاتنە داگەدار کردەوە بابچین بۆ لای تابت بینێ با بڕۆی ئاوا نابێ ڕاوەستە چی بکەم خانمی گەورە تۆزێ وەسواسە دەبێت لە پێشەوە پێڵاوەکانت دابکەنی زیندە هەناسەیەکی قوڵی هەڵکیشا گوتی فەلک بۆ لە ئاستی خەمەکانی مندا کە ڕوونابینایی یەکێک لە بەندەکان پرسی چما چی بوو زیندە دڵۆپە فرمێسکەکەی سەر گۆنای سڕی گوتی کە پێڵاوەکانم داکەن بۆنی ئارەقا خانوەکەی پڕکرد ئەگەر خانمی گەورە بۆنی کرد بە دڵ و دەرونی دەردەهات ئەق دەست ئافرەتێکی فامی دەبوو بێ ئەوەی بەسەر خۆی بێنێ دەستی گرتم و بردمی بۆ حەمامەکە وتی پێت بشۆ تا بچم جووتێ گۆرەوی پاکت بۆ بێنم دوای ئەوەی پێم شوشت دەست و دەم و چاوم شت پێکەوە چووینە نهۆمی سەرەوە. داخڵی ژوورەکەی خانمی گەورە بووین. چ ژوورێ! چ ناوماڵ و تفاقێ! چ ڕایەخ و قەنەفەیەک! چ ئاوێنە بەندێک! ژووری نووستنی پاشاش وا نابێ. عەینی ئەو کۆشکانە بوو کە لە فیلمدا بینیبوومن. وێنە، نەخش و نیگار، ئاوێنە پیاویان وڕ دەکرد. کە چاوم بە سووچ و کەلێنی ژوورەکە ڕاهات و هەموو شوێنەکانم بە چاکی بینی، نۆرە هاتە سەر بینینی خانمی گەورە. تەماشای هەموو لایەکم کرد. کەچی چ هەواڵێک لە خانمی گەورە نەبوو تەنانەت لەسەر جێگاکەشی نەبوو ئەگەر ئەقدەس تێوەی نەدەژەندم هەر نامزانی خانمی گەورە لە کوێ کە سەیری ئەو شوێنم کرد کە ئەقدەس نیشانی دام چی ببینم خوایە کێوێکی گۆشتینم لەسەر مۆبیلەیەک دابینی قژەکەی بژ تەنیا بەسەر لە بنیادەم دەچوو نزیکەی هەشتا ساڵ و بگرە زۆر زیاتریش بوو ئێستا بۆم دەرکەوت کە بۆچی ئەقدەس دەیگوت خانمی گەورە ناتوانێت لە ژوورەکەی بێتە دەرێ بەستەزمانە هێندە قەڵەو بوو نەیتوانی لە جێی خۆی بجولێ چ جای هەستان و ڕۆیشتن ئەقدەس گوتی خانمی گەورە ئەگەر یادتان مابێ پێم گوتبووی خزمێکم هەیە ئامادەیە بێت لێرە کار بکە ئەوە هاتوتە خزمەتتان خانمی گەورە وەک ئەوەی لە ناو چاڵەوە قسامکە دەستگیرانەکەتە ئارێ بە دەست ئیشارەتی بۆ کردم و گوتی وەرە پێشەوە بزانم چوومە پێشەوە خانمی گەورە عینەگەکەی گۆڕی وەک بڵێ بێوێ شتێک بکڕێ ماوەیەک سەیری کردم و پرسی نێوت چییە زیندە خانمی گەورە پێکەنی گوتی ئەمە چۆن ناوێکە گوتم خانمی گەورە ئەمەش جۆرە ناوێکە چیڕۆکی من زۆر درێژە دوایی عرستی دەکەم خانمی گەورە بەدەست ئیشارەی کرد کە قسان نەکەم گوتی من لەم خانوە گەورەیەدا بە تەنێ دەژیم کچەکەم و زاواکەم لە ئەمریکان کوڕێکم بە ماڵ و منداڵەوە لە فەەنسایە کوڕە بچووکەکەم تازە ژنی هێناوە و هەفتەی جارێک سرم لێ دەدات ئەقدەس ئیش و کاری ماڵەوە ئەنجام دەدا و تۆش ئیش و کاری دەرەوە بکە بەسەر چاو خانی گەورە من زۆر لە ئەقدەس ڕازیم تۆش کە دەست جیرانی ئەویت مەحرەمی یەکدین ئیدی خەیاڵم ڕەحەتە ئەو جا ڕووی کرداق دەست و گوتی ژوورەکەی پێ نیشان بدە و خۆت کارەکانی دی ساز بکە بە سەرچاو خانمی گەورە لە ژوورەکەی خانمی گەورە هاتیینە دەرێ گوتم چیژێ ئەم خانمی گەورەیە کرێکەی دیاری نەکردم و نەیگوت مانگی چەندم دەداتێ ئەقدەست و ڕەبوو گوتی وەسبە تۆ نەجیبزادە و خانەدانان ناناسی بە تایبەتی خانمی گەورە تۆ نازانی چەند دەست و دڵکراوە و تێرە پارە و خۆڵی لەلا یەکە ئیدی لەو ڕۆژەوە دەست بەکار بوو هێندە بە دڵ و بە گیان کارم دەکرد هەرمە پرسە خانمی گەورەش وەک ئەقدەس گوتوی ژنێکی بەرچاو تێر بوو هیچ کاتی حسابی پارەی ناکرد کە بە ڕۆژەوە دەچوومە بازار و شتم دەکڕی و دەگەڕامەوە دەمیست باقی پارەکەی بدەمەوە کەچی قبولی ناکرد و دەیگوت هی خۆتە ئیدی ڕۆژ ڕۆژی من و ئەقدەس بوو هەم کارەکەمان سەخت و ناخۆش نەبوو هەم تێرمان دەخوارد و دەخەوتی ڕۆژ بە ڕۆژ پاشەکەوتمان زیاد دەبوو ئیدی هیچ خەم و پەژارەیەکمان نەبوو تەنیا بیرمان لە لای ئەوە بوو کە ئەگەر منداڵمان ببێ تەگبیرمان چێ هەموو بەیانێک دەچوون بۆ بازار شتم دەکڕی و دەگەڕامەوە تا دەمەوە عسر لە نێو باخەکەدا خزمەتی گوڵەکانم دەکرد یان لە پاڵ ئەقدەسدا ڕادەکشام و ڕاز و نیازمان دەکرد ڕۆژگارمان بە خۆشی دەگوزەراند و لە هیچمان کەم نەبوو تا ڕۆژێک لە زەنگ درا چونکە لەو کاتانەدا شیرفرۆشەکە دەهات و منیش هەمیشە شۆخیم لەگەڵ دەکرد بەرەو دەرگا ڕام کرد بەدەم کردنەوەی دەرگاوە گوتم شیرەکەت خراپە وەلێ کە لەبری شیرفرۆشەکە پاسەوانێکی تووڕی سمێل بابڕم بینی ڕاست لەچی مترسە پاسەوانەکە بە دەنگێکی گڕ گوتی، ئیحسان لە ماڵە؟ تێکڕای خەڵکی گەڕەک، دۆست و ئاشنا، تەنانەت بێگانەکانیش بە خاوەن خانووەکەیان دەگوت خانمی گەورە. ڕێزی زۆریان لێ دەگرت. کەچی پاسەوانەکە گوتی، ئیحسان و وشەی خانمی نەخستە پاڵ. زۆر تووڕە بووم و منیش بە هەمان توندی ئەو وڵامەم دایەوە. ئیحسان ناومان نییە، ئێرە ماڵی خانمی گەورەیە، خاتوو ئیحسان. ئەمجارەیان تووڕەتر گوتی، چەنەبازی مەکە و بە کورتی وڵام دەوە ئەحسانم گەرەکە منیش بە هەمان تو ڕێی گوتم ئەحسان ناومان نییە خاتو ئەحسان خانم هەیە بانجی کە بابێ ناتوانێ بێ چۆن ناتوانێ بێ چون و مون نییە ناتوانێ بێت و بڕایەوە هەر کارێکت هەیە بە من بڵێ و ئاگداری دەکەمەوە پاسەوانەکە زۆر تووڕە بوو گوتی دەبێ هاتنێکی نیشان بدەم چۆن حەز بکات زۆر چاکە بزانم نیشانی بدە کەواتە بەم شێوەیە بەم شێوەیە بەرامبەر بە یاسا دەوەستی نەجیانە ئێمە بەرامبەر بە یاسا ناوەستین چووکە خانم گەلێ قەڵەوە و ناتوانێت لە قاڵدرمەکان بێتە خوارەوە پاسەوانەکە کە ئەم قسەی ژنەوت کەمێ هێور بووەوە گوتی بنیادمێکی جاهێڵ هێندە قەڵەو نابێکە بەسەر سامیەوە وڵامدایەوە جاهێڵی چی هەشتا ساڵ پترە کابرای پاسەوان لە سەر سامیدا دەمی داچەقی و لە ژێر لەوە گوتی لا حەولە وەلا ئەمە چ فێڵێکە پرسیم قوربان مەسەلە چیە پاسەوانەکە کە دەستەیە کاغەزی لە جانتاکەیدا دەرێنا و بەتوندی کێشای بەنێ و لەپی خۆی داگوتی لەم کاغازانەدا نووسراوە 22 ساڵە کاغەزی ڕسمی دەوڵەت هەڵە نابێت لە قاقای پێکەنینم داوگوتم بە پێچەوانەوە هەرچی هەڵە هەیە وا لە نێو کاغەزی ڕسمی دەوڵەتیدا پاسەوانەکە بەم قسەیە زۆر قەڵز بوو گوتی ئاگات لە دەمت بێ کورە نابێ گاڵتە بە دەوڵەت بکرێ زانیم قسەیەکی خراپم کرد بەڵام نەمهێنایە سەرخۆم گوتم بەڕاستمە قوربان منیش لە کاغەزی ڕسمی دەوڵەتیدا هشتا ساڵ لەمە پێش مردووم کە تیوا دەبینی لە بەردەمی تۆدا وێستاو پاسەوانەکە لە تووڕەیدا دەلەرزی قسەکانی منی بە تەوس و توانز دەزانی ددانەکانی بەدی ڕابرد و گوتی زۆر چاکە گوتت یەحسان حەفتا تا هەشتا ساڵە بەڵێ وەکو عرضم کردی لەوانەیە نهە ساڵیش ببێ ئەی چۆنە تا ئێستا نەچوە بۆ سەربازی بە پێکەنینە وڵام دایەوە ئاخر ژن ناچێت سەربازی پاسەوانی بێچارە وڕ و کاس ببوو بە تووڕەیەوە گوتی ئەم یاحسانەی کە دایرەی سەرباز وەزیفە بە دوایدا دەگەڕێ پیاوە و تەمەنی 22 ساڵە خێرا بچۆ بانجی بکە و لەوە پتر سەر مەخە سرم زانیم پاسەوانەکە باوەڕی بە قسەکانم نەکرد وە گوتم بە سەرچاو هەر ئێستا دەچم پێی دەڵێم و وەڵامت لێ دەجێڕمە خێرا کە ماتەڵ مەبە چوومە نهۆمی سەرەوە و بە خانمی گەورەم گوت، خانمی گەورە، پاسەوانێک هاتووە و دەڵێ گوایە ئێوە سەربازی فیرارن. خانمی گەورە هەوەڵ جار حاڵی نەبوو. کەشتەکەم بۆ دووبارە کردەوە لە قاقای پێکەنینێکی ئەوتۆی دا کە تەواو ترسام. تا ئەو کاتە نەمبینیبوو خانمی گەورە بەو شێوەیە پێ بکەنێ. دوای ئەوەی پێکەنینەکەی تەواو بوو پرسی، پاسەوانەکە لە کێیە؟ لەبەر دەرگایەوە چاوەڕێی وڵامە. بڕۆ بێهێنە سەرەوە. بەڵام وریا بە پێڵاوەکانی لە خوارەوەدا دابکەنێ. گەڕامەوە بەر دەرگا و بە پاسەوانەکەم گوت، خانمی گەورە چاوەڕوانتە، فەرموو. لەگەڵ پاسەوانەکەدا چووینە ژوورەوە. لە پایینی قاڵدرمەکەدا پێم گوت، بە ئەرک نەبێ پێڵاوەکانت دابکەنە. ئەگەر کەسێک بە پێڵاوەوە بچێتە ژووری خانمی گەورە، قیامەت ڕادەکا. پاسەوانەکە لەوانە نەبوو هەروا بە هاسانی پێڵاو دابکەنێ. بەڵام کە دیکۆری قاڵی و ڕایەخی گرانبەهای بینی، ناچار دانەویەوە و قەیتانی قۆندەرەکانی شل کردەوە و دایکەندم. بە ئەسپایی دەرگی ژوورەکەی خانمی گەورەم کردەوە و بە ئیشارەی سەر گوتم، بچۆ ژوورەوە. پاسەوانەکە لە لای دەرگاکەوە سەیری کرد، کە بینی خانمی گەورە لە ژێر جێگادا ڕاکشاوە، بە ئەسپایی گوتی، ئەمە ئیحسانە؟ سەری ئەرێم بۆ لەقان وەلێ پاسەوانەکە باوەڕی نات و دوودڵ بوو لەوەی بچێتە ژوورەوە خانمی گەورە لە ژێر لێفەکەەوە باندی لێکرد کاچی پاسەوان وەرە ژوورێ بیستمە هاتووی بمبەی بۆ سەربازی پاسەوانەکە بەم لە داوچێەوە گوتی چی بڵێ خانمی گەورە کەمێک هەڵکشا گوتی بڵێ بزانم مەسەلە چییە پاسەوانەکە گوتی بێگومان گۆڕاوە خانمی گەورە بە پێکەنیۆ گوتی چی چی گۆڕاوە؟ ڕاستەکەی لە دەفتەری ئێمەدا ئیحسان ناوێک کە ئادرەسەکەی ئێرەیە سەربازی فیرارە خانمی گەورە بە پێکەنینەوە گوتی سەرۆکی دایرەکەت من باش دەناسێ بڕۆ پێی بڵێ خوا بۆ خۆی بیباتەوە پاسەوانەکە کە کاغەزێکی لە نێو دەستە کاغەزەکانی دەرێنا و بە دەنگی بەرز خوێندیەوە نێوتەن ئەحسان نییە بۆنە ئەحسانیەکانە پاسەوانەکە سەلماندی ڕاستە ئەی نێوی بابت بابم لە ملکدارە گەورەکان بوو ڕەحمەتی بە ئازەمول سەڵتەنە مەنسوورە ئەمەش دروستە ئەی نێوی دایکت ڕەحمەتی ئەشرەف سادە پاسەوانەکە چەند جارێک چوکچوکی کرد وتی هەموو نیشانەکانت لەگەڵ جەلبەکەدا تووتە تەنیا تەمەندان کارەکەی گەنگ کردووە خانی گەورە بە تەسۆگوتی ئەی ئافرین بۆ خۆتان پاسەوانەکە بە ناباوەڕیەوە گوتی خانم سبەینێ وێنەیەک لە ناسنامەکەتان بێن و وەرن بۆ دایرە تا فیلەکەتان ڕێک بخەین و ڕەوانەی سەرباز وەزیفەی بکەین خانمی گەورە بە پستیەوە گوتی ڕۆڵە گیان بەخۆت حاڵی من دەبینی من چۆن بەم کە لەشەوە بێن بۆ دایرە قەی ناکەت خانم قەڵەوی شەرم نییە بەڵکو تەشریف دێنن مەسەلە شەرم و ناشەرم نییە ناتوانم بەڕێوە بڕۆم پاسەوانەکە گوتی، بە گوێرەی یاسا پێویستە پەیڕەوی جەلبی پۆلیس بکە. پاسەوانەکە ئەوەی گوت و بە پەلە چووە دەرێ. تا من ڕام کرد گازی بکەم، لە دەرگای باخەکەش تێپەڕی. چ چارەیەکمان نەبوو، دەبوا هەر چۆنێ بووە خانمی گەورە بۆ دایەرە بەرین. ژنێ بەو قەڵەوییە چۆن لە قاڵدرمەکان هێنامانە خوارێ، چۆن سواری گالێسکەمان کرد و بە چ زەحمەتێک بۆ دایرەمان برد، چیڕۆکەکەی زۆر دوور و درێژە. من باڵێکیم گرتبوو، ئەقدەسیش باڵەکەی دیکەی. بەستزمانە وەکو جوجکەیەک چووبێتە ژێر باڵی مریشکێکی بێگانەوە لەقە فرتەی دەکرد دەترسام ئەقدەسی نازەنینم دەرەقەتی نێت و منداڵەکەی لەبار بچێ بە تەنیاش نەم دەتوانی ئەم کێوە گۆشتینە هەڵگرم درۆم نەکرد بێ نزیکەی دو سەد کیلۆ دەبوو دەترسام لە قاڵدرمەکان بکەوم و خانمی گەورەش بەسەرمدا بڕمێ ورد و خاش ببم ئاقیبەت بە هەر زەحمەتێ بوو بە هانکە هانگ خانمی گەورەمان بۆ دایرە برد سەرۆک دایرە لەبەر خانمی گەورە هەستا کورسیەکی نیشان داین بەڵام ئێمە ئاقلیمان کرد لەسەر کورسیەکە دامان نەنا لەسەر مۆبیلیەکی تەختە دامان نا سەرۆک دایرە بە ڕێزەوە وتی خانمی گەورە داوای لێبوردن دەکەم چەند دەقیقەیەک لەمەو پێش هەواڵیان دامێ بەڵام چ چارێکمان نەبوو خۆت لە من باشتر یاسا دەناسی ئێمە ناچارین بە پێی یاسا کار بکەین سەرۆک دایرە هەوڵی دەدا هەموو گوناحەکان بخاتە ئەستۆی یاسا خانمی گەورە بێ ئەوەی خۆی شێلوو بکە گوتی، زۆر چاکە، منیش پەیڕەوی یاسام کرد بۆیە هاتمە خزمەتتان تا بە چاوی خۆتان ببینین کە ژنم. ئەمەش وێنەی ناسنامەکەمە کە داواتان کردبوو. سەرۆک دایرە وێنەی ناسنامەکەی وەرگرت، بۆ ئەوەی دڵنەوایی خانمی گەورە بکا، پرسی، حەز لە چی دەکەن، چای، قاوە یان ساردییەکی فێنک؟ خانمی گەورە گوتی، هیچ ناخۆمەوە ڕۆڵە گیان، زووتر کارەکەم ڕاپەڕێنە با بڕۆم، زۆر ماندوو بووم. سەرۆک دایرە لە پشت مێزەکەیەوە دانیشت و گوتی تەنیا چەند پرسیارێکمان هەیە و ئەوجا تەشریف بەرن خانمی گەورە بە تووڕێەوە گوتی پرسیاری چی تا ڕوون بێتەوە کە پیاوی یان ژن یانی چی دوای ئەو هەموو تەمەە دوای ئەو هەموو کوڕووکچە تازە تازە دەتەوێ تاقیبی ئەوە بکەی کە پیاومیان ژن خانمی گەورە ئێمە تەخسیرێکمان هەیە یاسا دەڵێ بۆ هەر سەربازێک فیل بکرێتەوە یاسا دەڵێ سەرباز ئەمە چ پەیوەندێکی بەمنەوە ڕاستە هەڵەیەک ڕوویداوە پێویستە بە گوێرە یاسا هەڵەکە ڕاست بکرێتەوە فیلی پێ بکرێتەوە تا جارێکی دی یەخەتان نەگرن خانمی گەورە بە نابەدڵیەوە ملی دایەخەت زۆر چاکە مادە مەسلەکە یاسایە چۆن ئارەزوە واب سەرۆک دایرە بە خەتی خۆی بەڵگەی ژنایەتی ئەحسان وەک چوون لە خانمی گەورەدا هەبوون تۆمار کرد. دوو پاسەوان و من و ئەقدەس بەڵگەنامەکەمان ئیمزا کرد و هاتینە دەرێ، کە بە هەزار شەڕە شەق خانمی گەورەمان گەیاندەوە ژوورەکەی خۆی، هەرسێکمان لە شەکەتیدا هەناسەمان پێ نادرا، خانمی گەورە مۆڵەتی داینێ و گوتی ڕۆڵە، دەزانم زۆر ماندوو بوون، ئەوشۆ هەردووکتان ئازادن بچن بۆ لای کەیف و خۆشی خۆتانەوە، من هیچ کارێکم پێتان نییە. ئەو شەوە من و ئەقدەس تەواو پشوومان دا، لە بەینی خۆمانا دەمانگوت، بریا فایلەکەی خانمی گەورە هەر وا زوو تەواو نەبێ و هەفتەی دوو سێ جار بانگ بکرێ زۆری پێ نەچوو ئارەزووەکەمان هاتە دی ڕۆژێک دیسان پاسەوانێک هاتە بەر دەرگا گوتی خانمی گەورە دەبێت تەشریف بێنێ بۆ دایرەی سەرباز وەزیفە شتێکی گرنگ نییە هەندێ مەسلە یاسایی و دەبێ ئەنجام بدرێت خانمی گەورە لە سەرەتادا ئەم بەزمەی پێ ناخۆش بوو بەڵام وردە وردە عادەتی پێوە گرتوگوتی مادەم شتەکە یاسایە دەبێ بڕۆی دایرەی سەرباز و وەزیفە وەکو دایرەی پۆلیس نزیک نەبوو خانمی گەورەمان سواری گالێسکە کرد و بۆ دایرەی سەرباز وەزیفەمان برد برادەران وا خەیاڵ نەکەن ئەم کارە هەروا بە هاسانی بڕایەوە یەکەم دوسێ جاران خەریک بوو بکەومە ژێر خانمی گەورەوە و لە ژێر لاشە 200 کیلۆیەکەی ئەوە فاتحان بۆ بخوێنن دوم سوودمان لە چوونە دایرەی پۆلیس وەرگرت گالێسکەیەکمان بۆ خانمی گەورە بەکرێ گرت کە هەم ئەسپەکانی بەهێز بوون و هەم دەرگاکەی گەورە بوو هەڵبەت کوڕ و کچەکانی خانمی گەورە هەموویان ئۆتۆمبێڵی چاک و دوا مۆدیلیان هەبوو دەیانتوانی بۆ کوێی گوێ بیبەن بەڵام خانمی گەورە نەیدەویست کەس بەمە بزانێت شەرمی لە بووک و زاواکانی دەکرد من و ئەقدەسیشی ڕاستپارد بوو کە بەوان نەڵێین کە گەیشتینە دایرەی سەرباز وەزیفە بوو بە پێکەنین و هەرا و قەرەباڵغیەکی ئەوتۆ کە سەرۆک دایرە بەخۆی هاتە دەرێ خانمی گەورە بە توڕەیەوە بە سەرۆک دایرەی گوت قوربان کامە یاسا دەڵێ من سەربازم سەرۆک گوتی، خانمی بەڕێز، گومانی تێدا نییە کە هەڵە بووە، بەڵام ئێمە دەبێ بە گوێرەی یاسا کار بکەین. چ یاسایەک کوڕم؟ من ژنێکی بە تەمەنم، کوڕ و کچم شوویان کردووە و ژنیان هەیە، وا نەوەکانم گەورە بوون، هەر ئەمەم کەم بوو کە تازە تازە بۆ سەربازی بانگ بکرێم؟ سەرۆک گوتی، تووڕە مەبن خانمی بەڕێز. چۆن تووڕە نەبم ئەگەر یەخەی یەکێک لە ئێوە بگیرێ و بڵێن ژنن چی دەکەن؟ منیش وام بەسەر هاتووە. سەرۆک دایرە یەکەم جار تووڕە بوو، ئەوجا پێکەنی و بە نەرمی گوتی، حەق بە تۆیە خانمی بەڕێز. خانمی گەورەش هێدی بۆوە و گوتی، عەمر درێژ بی، ئەوە دوو مانگە هاتوچۆم پێ دەکەن، ئەگەر شارەزا نەبەم ئێستا جلی سەربازیشیان لەبەر کردبوو. سەرۆک دایرە هەرچۆنێ بوو خۆی گرت و پێنەکەنی گوتی، بەداخەوە هەندێ جار ئەم هەڵانە ڕوو دەدەن، هەڵبەتە ئەوەی تۆ زۆر گرینگ نییە. زوو جێ بەجێ دەبێت تەنیا تکایەکمان لێت هەیە فەرموو ڕۆڵە چ تکایەک تۆ بە پێی یاسا پێویستە بچیتە دایەرەی ئامار و دەفتەری ئامار ڕاست بکەیتەوە خانمی گەورە دیسان پەست بوو وای خوایە خەریکە دڵم دەوەستێ کوڕە کاکە گیان پەرداخی ئاوم دەرێ سەرۆک دایرە بە گورجی لە زەنجیدا دەستوری دا ئاو بۆ خانمی گەورە بێنن، سەربازی بەر دەرگاکە ڕایکرد ئاو بێنێ، ماوەیەک تێپەڕی و هەر نەگەڕایەوە، سەرۆک دیسان لە زەنگی دایەوە، ئەو سەربازەی کە چووبوو ئاو بێنێ بە دەستی بەتاڵ گەڕایەوە، سەرۆک دایەرە پرسی، کوا ئاوەکە کورە؟ سەربازەکە بە ترس و لەرزەوە گوتی، قوربان ئاو بڕاوە. سەرۆک دایرە لە توڕەیدا تفێکی ڕوو کردە عەردی گوتی، بچۆ لە چایخانەکە بێنە، وریا بە پاک بێ. سەربازەکە چووە دەرێ، ئەقدەس شووشە قۆڵۆنیایەکی لە جانتاکەی دەرێنا، تۆزێکی لە نێوچەوانی خانمی گەورە دا. کە خانمی گەورە هاتەوە سەرخۆ، بە سەرۆک دایرەکەی گوت، کارێکی وا بکە من نەچم بۆ دایرەی ئامار، خۆتان بە جۆرێ فایلەکە دروست بکەن. سەرۆک گوتی، بە گیانی منداڵەکانم ناکرێ، ئەمە حوکمی یاسایە و چ کارێکمان لە دەست نایێ. خۆتان تەشریف بەرنە دایرەی ئامار و شتەکە ببڕێننەوە دوای ئەمە سەرۆک دایرە چەند پرسیارێکی لە خانمی گەورە کرد و ئیمزای پێ کرد و گوتی ئیدی چ شتێکمان نییە و دەتوانی تەشریف بەری دیسان بە هەمان زەحمات گەڕینەوە ماڵی خانمی گەورە و شەوێکی دی مادونی داین شتێکە لە خوا شاراوە نییە بۆ لە بەندەکان شاراوە بێت من بەم حاڵە زۆر ڕازی بوو جگەلەوەی خانمی گەورە مادونی پێدەداین بەوەش کە دەمبینی لە دنیادا خەڵکانی لەم نیش بەدبەختتر هەیە تەسکینم دەهات بە من دەڵێن تۆ زیندوو نیت و چەند ساڵە مردووی بە خانمی گەورەش کە تەمەنی هەشتا و پێنج ساڵە دەڵێن دەبێ بچی بۆ سەربازی سبەی بەیانی خانمی گەورە لە ئەنجامی شەکەتیدا نەخۆش کەوت و لە جێدا کەوت ڕۆژی چەند پزیشکێک داهاتنە سەری و دەرمانی جۆراوجۆریان دەدایە بەڵام بێسوود بوو سات بە سات حاڵی خراپتر دەبوو بۆیە نەیتوانی سەری دایرەی ئامار بدە لەو لاشەوە پاسەوانەکان دەست بەردار نەبوو هەر ڕۆژەی چەند جارێ داهاتن و خانمی گەوریان دەویست و هەڕەشیان دەکرد کە ئەگەر زووتر فیلەکە تەواو نەبێ خانمی گەورە دەبن بۆ سەربازی خانمی گەورە خەریک بوو لە نیگەرانی و توڕیدا شەق بەرێ و هاواری دەکرد واوا لێکراوان من دوو شەقاوان ڕۆیشتم ئەم دەردەم بەسەرهات آخر چۆن دەتوانم بۆ سەربازی بچم بەڵام تا ئێستا چ کارێک بە داد و بێداد دروست بووە تا کاری خانمی گەورە دروست ببێ؟ ئەم هەواڵە گەییە کوڕ و کچەکانی خانمی گەورە، تەنانەت هەموو خزم و دراوسێکانیش پێیان زانی. خەریک بوو ئابڕووی بچێ. خانمی گەورە ناچار بوو بۆ دایرەی ئامەر بچێ. کە سەرۆکی دایرە چاوی بە خانمی گەورە کەوت، بە شێوەیەک سەری ڕێزی بۆ دانەواند، خەریک بوو قەپۆزی بە قەراغی مێزەکەدا بکەوێ. هاتە پێشەوە و دەستی خانمی گەورەی مات کرد و گوتی، پایەبەرز خانم ئیحسان سەڵتەنە خانم بەخێر هاتن. پێڵاوتان بەسەر سەر کەس نەبوو خانمی گەورە نەناسێ بە تایبەتی سەرۆکی دایرەی ئامار دەستوریدا کە چای بێنن بەڵام خانمی گەورە قبولی نەکردگوتی لە بری چای زووتر کارەکەم ڕاپەڕێنە سەرۆک ئامار پرسی چامرێکتان هەیە خانمی گەورە بە سەرهاتەکەی بۆ گێڕایەوە سەرۆک دایرەی ئامار کە خەریک بوو لەبەر پێکەنین ببورێتەوە گوتی ئەم هەڵانە لە دایرەی سەرباز وەزیفەدا زۆر ڕوودەدەن نیگەران مە بە هەر ئێستا دەستور دەدەم دەفتەری گشتی بێن و ڕاستی بکەنەوە خانمی گەورە سوپاسی کرد بەرپرسیاری ئامار دەستوریدا کە بەرپرسی دەفتەری گشتی بە خۆی و دەفتەرەکەیەوە بێ زۆری نەبرد مامورێک بە دەفتەرێکی ئەستورەوە خۆی بە ژوورێدا کرد لاپەڕی خانمی گەورەیان دۆزیەوە چەند پەڕەکە غەزێک بە دەرزی لەولا و لەو لای لاپەڕەکان درابوو مامورەکە بۆ ماوەی چەند دەقیقەیەک لەگەڵ سەرۆکدا بە چپە قسەی کرد دوو قۆڵی ماوەیەک پێکەنین ئەمجا سەرۆک ئامار بە خانمی گەورەی گوت هەموو شتێ ڕوون بۆوە خانمی گەورە بە خۆشیەوە پرسی هەموو چۆن بووە هیچ هەڵەیەکی بچووک بووە باعیسی ئەم هەموو دەردەسەری لەبری ئەوەی ساڵی لە دایکبوونەکان 1922 بنووسن نووسیویانە 1970 بەم حسێبە تۆ حفتا دو ساڵانی تو لە دەفتەرەکانی ئێمەدا بە بیست دو ساڵان قەیت کراوی و بەجارێ پ ساڵیان لە تەمەنت داشکاندووە خانمی گەورە زۆر کەیفی بەم قسەیە هات و دەستی بە پێکەنین کردوگوتی جا لەسەر کاغەت چ سوودێکی هەیە ئەگەر بەڕاستی بتان توانی بە پ ساڵ لە تەمەنم دابشتێنن ئامادە بووم نیوەی سەروەت و سامانەکەم بدەم سەرۆک ئامار بۆ دڵدانەوەی خانمی گەورەگوتی تۆ هێشتا هەرجاحێڵی خانمی گەورە بە ئیشارای سەر سوپاسی کرد و پرسی چی ئەم هەڵەی کردووە؟ مامورێکی جێژوێش قەرزار و گرفتار بێگومان تا ئێستا یان مردووە یان لە شوێنێ گیری خواردووە باش ئێستا تەکبیری من چییە چی بکەم هیچ گرنگ نییە کارەکەی تۆ لە لای ئێمە وەکو ڕۆژ ڕووناکە بەڵام دەبێ زەحمەت بچێشیت و سەرێکی دادگا بدەی. خانمی گەورە دیسان حاڵی خراپ بوو هاواری کرد، ئێوە هەڵەتان کردووە و من بۆ دادگا بچم، چ پێویستە بۆ دادگا بڕۆم؟ سەرۆک ئامار بە هێمنی وڵامی دایەوە، خانمی بەڕێز، هەڵەیەکە و ڕوویداوە. هیچ چارێ نییە جگە لەوەی دادگا ڕابدات. هیچ چارەیەک نەبوو، دووبارە خانمی گەورەمان بۆ ماڵ بردەوە، دیسان خانمی گەورە شەوێکی مادوونی دای. سبەی بەیانی هێشتا خانمی گەورە بە تەواوی نەهاتبووە سەرخۆ، ئەقدەسی نازەنینم، بە دەستە سپی و گۆشتنەکەی خەریکی شێلانی شان و ملی خانمی گەورە بوو خانمی گەورە هەمیشە بۆڵە بۆڵی دەکرد و بە تەلەفۆن دەستوری بە کوڕ و کچ و زاواکەی دەدا و دەیگوت کارێ بکەن دەترسم بمبن بۆ سەربازی سەیرم کرد ئەمە باشترین هەلە کە دەردی خۆم بۆ خانمی گەورە بڵێم و داوای یارمەتی لێ بکەم هەر چۆنێ بێ ئەو لە کەسانی دی پتر بە دەردەم دەزانێ خی ڕوسیام لێ کرد و خۆم بە ژوورەکەیدا کرد و بێ پێشەکی گوتم خانمی گەورە منیش وەکو تۆ گیرۆدەی دایرەکان بووم. خانمی گەورە مڕەیەکی کرد و گوتی، تۆش کاتت دۆزیەوە؟ واز بێنە با دەردی من دەرمان ببێ، ئەوسا تۆ دەست پێ بکە. ئاخر دەردەکەی منیش لەوەی تۆ دەچێ. بڵێ بزانم دەردی تۆ چییە؟ پێم دەڵێن تۆ زیندوو نیت و چەندین ساڵە مردووی. خانمی گەورە گوتی، ئاوها، یانی چی؟ سوزانم ناسنامەشم نادەنێ و دەڵێن تۆ لە یەکەم جەنگی جیهاندا و لە بەرەی شەڕدا شەهید بووی. خانمی گەورە نیگایەکی پڕ لە گومانی تێ بڕیم و گوتی ئەوە شێت بووی کوڕم ئەم قسانە چیە بە زاتی خوا بەڕاستمە زۆریشم هەوڵدا ناسنامە دەربێنم کەچی نیاندامێ و گوتیان تۆ مردی ئەی ئێستا چێ ناسنامەت نییە نەخێر نیمە وام دەزانی خانمی گەورە بەزەیی پێمدا دێتەوە بە زەبری ئەو دەسەڵاتی کەهەیەتی ناسنامەم بۆ دەردێنێ و لە سەرگەردانی قوتارم دەکەن کەچی بە پێچەوانە دەرچوو بەدەستی خۆم خۆم بەدبەخت کرد خانمی گەورە بە کەم حەوسەڵەییەوە گوتی، ئێستا وەختی ئەم قسانە نییە، دوایی بیرێکت بۆ دەکەمەوە. ئەوجا تەلەفۆنی بۆ کوڕەکەی کرد کە سبەینێ ئەوقاتی بۆ بگرێ و لە دادگادا بەرگری لێ بکا. ڕۆژی بردنی خانمی گەورە بۆ دادگا وەکوو ڕۆژانی پێشوو زەحمەت نەبوو. کچەکەی، کوڕەکەی، زاواکەی، بووکەکەی و چەند خزم و کەسێکی دی هاتن. خانمی گەورەیان خستە سەر دەست و خستیانە ئۆتۆمبێلەوە و لەبەر دەرگای دادگادا دایانگرت. من و ئەقدەسیش چوین و وەکو تەماشاکەر دانیشتین کە دادگا کرایەوە خانمی گەورە گوتی من سەر لە یاسا و ماسا دەرناکەم ئەو قاتەکەم لە بری من قسان دەکە ئەو قاتەکەی زۆر بە گەرمی کەوتە بەرگریکردن و زۆری قسان کرد بەڵام من و ئەقدەس یەک گوشەی لێ حاڵی نەبووین وا دەزانم ئەوانی دیش لێ حاڵی نەبوون ئەو جانۆرە هاتە سەر حاکم کە سوور بوو لەسەر ئەوەی بیسەلمێنێ خانمی گەورە پیاوە و تەمەنی 22 ساڵە و پێویستە بۆ خزمەتی سەربازی بچێت خانمی گەورە خۆی پێنەگیرا و بە پێچەوانەی یاساوە ڕووی دەمی کردە حاکم گوتی جەنابی حاکم من دوایم تەمەنە دەبێ بۆ سەلماندنی ژنێتیم بچمە لای پزیشک حاکم زۆر بە سادیەوە گوتی چ قەیدێ خانم یاسا بۆ هەمووان یەکسانە ژن و پیا و پیر و جوان لە ڕوانگەی یاساوە جیاوازیان نییە بە قسەی سەرۆکی دادگا و هاوکارەکانی بڕیاردرا چەند شایەتێکی باوەڕپێکرا و شایەتی لەسەر تەمەنی خانمی گەورە بدەن بەڵام دۆزینەوەی ئەم بابەتە شایەتانە کە بەلای کەمەوە دەبووە تەمەنیان نوه ساڵ بێ خۆی لە خۆیدا جیروگرفتێکی دی چێکرد ئەوانەی کە تەمەنیان کەمتر بوو خۆیان لەم کارە نەدەدا دەترسان جیروگرفتەکە ڕووی خۆیان بگرێتەوە دوای سۆراخ و گەڕانێکی زۆر دوو کەسیان پەیدا کرد کە تەمەنیان دەگەیە نوه ساڵ بەڵام یەکێکیان دوو چاری نەخۆشی بیرچوونەوە بوو بوو قسەکانی خۆی بیر نەدەما دۆمیشان پەچی کەوت بوو توانای جوولانی نەبوو دادگا شایەتی هیچیانی پەسند نەکرد بڕیاردرا پشت بە تاقیکردنەوەکەی دکتۆر بەستن خانمی گەورە وەکو کچۆڵان خۆی بەناز دەکرد و قسەی پێکەنین هێنەری دەکرد من دوای ئەم هەموو تەمەنە ناتوانم خۆم بۆ پزیشکێک ڕوو بکەمەوە کوڕ و کچ و زاوا و بوچی خانمی گەورە بێ و چند دەپاڕانەوە هیچ نییە معاەنەیەکی ئاساییە بەڵام خانمی گەورە ڕازی نەدەبوو دەیگوت ئامادەم بۆ سەربازی بچم بەڵام فەحز نەکرێن دایری سەرباز وەزیفەش دەست بەردار نەبوو هەمیشە ماموران لە هاتو چۆدا بوون ئاخری بە هەر زەحمەتێ بوو خانمی گەوریان بردە لای پزیشک پزیشک بەڵگەنامەکەی کرد کاغەزەکەمان بۆ دادگا بردەوە دوای دوو کۆبوونەوەی دی دادگا ڕای خۆی بە قازانجی خانمی گەورە دەربڕی ئیدی خانمی گەورە لە سەربازی ڕزگار بوو ئاهنگێکی گەورەیان بەم بۆنەیەوە جێڕا خەڵکێکی زۆر لە دۆست و ئاشنایان بەشداریان لەم ئاهەنگە پڕشکۆیەدا کرد کە خانمی گەورە لە سەربازی ڕزگاری بوو منیش ئومێدم پەیدا کرد کە ناسنامەکەم بۆ تەگبیر کرد سبەی بەیانی بەخۆم گوت وا چاکە ئەم هەلە لە دەست نەدەم و لە خانمی گەورە بپاڕێمەوە کە بە ئەوقاتەکەی بڵێ کارەکەی منیش ڕایی بکە خۆم گەیاندە ژوورەکەی خانمی گەورە و بێ پێشەکی گوتم خانمی گەورە سوپاس بۆ خۆ کە کارەکە تەواو بوو ئەگەر بیرتان مابێ بەڵێنت دا کارەکەی منیش ڕایی بکە خانمی گەورە پرسی کارەکەی تۆ چی بوو وەکو عرضم کردی کاری ناسنامەکەی منیش تەگەرەی تێکەوتووە وەکو ئەوەی بۆمبایەکیان تەقان بێتەوە خانمی گەورە هاواری کرد هاوارێکی ئەوتۆ خەریک بوو گوێم کەڕبێت بە جۆرێ سەیری دەکردم وەک ئەوەی دڕندە بم بە ترس و لەرزەوە پرسی کەواتە تۆ ئێستا ناسنامەت نییە نەخێر خانمی گەورە چۆن دەبێ ئاخر مرۆڤ بێت ناسنامە نابێت ئەوە تۆ چی دەڵێ چۆن بزانم ڕاست دەکەی لە جێی خۆم بەنج بوو خانمی گەورە ئەقدەسی بان کرد ئەقدەس بە ڕاکردن هات بە جۆرێ هەناسە بڕچەی پێکەوت بوو خەریک بوو دڵی لە سنگیەوە بێتە دەرێ خانمی گەورە قیژاندی بۆ پێت نەگوتمم کابرایە ناسنامەی نییە ئەقدەس وەکو کۆترێک کە گیرۆدەی هەڵۆ بووبێ مات و بێدەنگ وێستا و نەیدەزانی چ وڵامێک بداتەوە بە گریانەوە گوتی خانم بەخوا هیچ کەم و کوڕیەکمان نییە خانمی گەورە قیژاندی زوو بەڕێکە ئەگەر دەمزانی ناسنامە نییە ڕێم نەدەدا پێ بەم ماڵەدا بکە بەدەمی وشکەوە گوتم خانمی گەورە مۆڵەتم بدەن بەڵام خانمی گەورە بە شێوەیەک هاواری کرد دەمم بوو بە تەڵەی تەقی و بە هاوار کردنەوە گوتی بۆ لە یەکەم ڕۆژەوە نەتگوت ناسنامەت نییە من لە کوێ بزانم تۆ کێی دزی بێگانەی قاچاقچی پیاوکوژی چکارەی خەتای خۆمە دەبوو لە ڕۆژی هەوڵەوە داوای ناسنامەم لێت کرد بە ئەقدەست تەفرەی دام من هەرگیز ڕێنادەم کابراایکی بێ ناسنامە پێ بەم ماڵەدا بکە خانمی گەورە ماوەم بدە بە ئارزت بکەم خانمی گەورە وەکو گورجی زاندار دەیلوراند و دەیقیشە ماوەت نادەم بەڵام من بەسەر خۆمم نەهێنا و درێژەم پێدا چما تۆ لە دوایە من نامەوێ ناسنامەم هەبێ بەخوا بێزووی پێوە دەکەم بەڵام چی بکەم نام دەمێ تۆ کارێکی وا بکە کە تا ماوم نۆکەر و ئەڵقە لە گوێت بم بەڵام خانمی گەورە گوێی بە قسە و پاڕانەوەکانم نەدا پەنجەی خست بۆ گوێچکەی بۆ ئەوەی قسەکانم نەژنەوێ ئەقدەسی نازەنینم وەکوو بی نێو ئاو دەلەرزی. فرمێسک وەکوو هەوری بەهار لە چاوە گەشەکانیەوە دەباری. کە سەیرم کرد ئاگرم تێ بەرد. بە ڕادەیەک پەس بوو بووم، دەمویست دەست بخەمە بینی خانمی گەورە و بیخنکێنم. ئەقدەس کەوتە سەر دەست و پێی خانمی گەورە. فرمێسکی هەڵدەڕشت و دەپاڕایەوە کە یارمەتیمان بدا. بەڵام دڵە ڕەقەکەی خانمی گەورە نەرم نەدەبوو. زۆر بە توندی قسەی دەکرد. ئەم قسانە بە گوێمدا ناچێ، بە هیچ جۆرێ ئامادە نیم خەڵکی بێ ناسنامە لە ماڵی خۆمدا ڕابگرم. خانمی گەورە تەنانەت ڕێی نەدا ئەو شەوەش لە ماڵەکەیدا بمێنم و بۆ سبەی بیرێ لە خۆم بکەمەوە. بەڵێ برادەران، هەر ئەو شەوە دەریان کردم. دیسان دەورانی بەدبەختی و سەرگەردانی و جودایی من و ئەقدەسی نازەنینم سەری هەڵدایەوە. کە زیندە بێدەنگ بوو، هاوبەندییەکانی تێکڕا و بە یەک دەنگوتیان،